کاسێتی سیانزەم لە پەرتووکی جیهانی سۆفیا لە نووسینی یۆستاین گاردەر، دیوی یەکەم لە لاپەڕە سێ سەد و شەست و حەوت ەوە. برێکلی، ئاوێنەیەکی سیحراوی کۆن کە دایکی باوەگەورەی هیڵدە لە ژنێکی قەرەچی کڕیبوو. هیلدە مۆلیرکناگ لە شاری لیلەسین لە ژووری ژێر بانی خانووی کۆنی کاپیتان لە خەو بەئاگا بووەوە. سەیرێکی کاژمێری کرد هێشتا کاژمێر شەش بوو بەڵام هەوا ڕوون بوو تیشکی هەتاو لە ناو ژوورەکەی ئەدا. لە تەختەکەی هاتە خوارەوە و چوو بۆ لای پەنجەرەکە. لە لای مێزی نووسینەکەدا وەستا و لاپەڕەیەکی لە ڕۆژمێرەکە کردەوە و خستیە ناو سەتڵی زبڵەوە. ئێستا ڕۆژمێر پانزە ی ژوئەنی هەزار و نۆ سەد و نەوەد ی پیشان ئەدا. ماوەیەکی زۆر لەمەوبەر لە مانگی ژانوییەدا لەسەری نووسیبوو، یادی لە دایک بوونی پانزە ساڵیم. گەیشتنە تەمەنی پانزە ساڵی ئەویش لە ڕۆژی پانزە ی مانگدا بە لای ئەوەوە ڕووداوێکی سەیر بوو، چیتر شتی وا ڕوو نادات. پانزە ساڵی. ئەمڕۆ ڕۆژی کۆتایی ساڵی خوێندن و سەرەتای دەستپێکردنی پشووی هاوین بوو. خوێندکاران تەنیا دەبوایە لە کاژمێر یەکی نیوەڕۆ لە کلیسا ئامادە بوونایە و تاکو یەک هەفتەی تر باوکیشی لە لوبنان دەگەڕایەوە. باوکی بەڵێنی پێدابوو کە شەوی یەکەمی هاوین لە ماڵەوە بێ. هیڵدا لە کەناری پەنجەرەکەدا وەستا و سەیرێکی کەپرە بچووکی قایەقەکە و کەنار ئاوەکەی کرد. قایەقە ماتۆڕییەکەیان هێشتا بۆ هاوین نەهێنابووە دەر. بەڵام قایەقە کۆنەکە بە دارەکانەوە بەسترابووە، ئەڵبەت دوای ئەو زریانەی شەوی پێشۆ، پێشوو، قایەقەکە پڕ بووبوو لە ئاو، دەبێت لە یادی بێ کە ئاوەکەی خاڵی بکات. هەروا کە سەیری کەنداوە بچووکەکەی دەکرد، بیری کەوتەوە کاتێک کچێکی شەش ساڵ بوو، خۆی لە لێواری قایەقەکەوە هەڵکێشابوو و بە سەوڵ لێدان بە تەنیا چووبووە ناوەڕاستی ئاوەکە. دوایی کەوتبووە ناو ئاوەکە و بە سەختی خۆی گەیاندبووە بووشکانی و بە جلوبەرگێکی تەڕەوە لە ناو چڕی دارودەوەنەکەدا ڕێگەی ماڵەوەی دۆزیبۆوە و هەروا کە لە ناو باخەکەدا وەستابوو دایکی بە پەلە هاتبوو بۆ لای و قایەق و سەوڵەکان هەروا لە ئاوەکەدا مابوون و ئێستاش زۆر جار خەونی بەو قایەقەوە ئەدی کە بێ خاوەن لە ناو ئاوەکەدا سەرگەردان بوو تەجرەبەیەکی تاڵ بوو. باخەکەی ئەوان نە زۆر سەر سەوز بوو نە زۆر ڕێک و پێک، بەڵام گەورە بوو و هەمووی بە تەواوی لە ژێر دەستی هیڵدە دابوو. نارێکی سێوی لێ بوو کە هەر بە کورتی مابۆوە و چەند نەمامێکی بێ بەرهەمی میوە کە بە سەختی لە بەرامبەری زریان و تۆفانی سەختی زستاندا دەوامیان هێنابوو. لە ناو تەختە بەرد و دار و دەوەنەکاندا هێشتا لانکەکەیان بە شوێنی خۆیەوە مابوو. لە بەر تیشکی توندی هەتاودا زۆر پەڕپووت و کۆن دەینواند و بە تایبەتی کە دۆشکە و شتەکانیشیان خستبووە ناوی. ئەڵبەت دایکی دوێنێ شەو بە پەلە هاتبووە دەرەوە و لەو بارانە ڕزگاری کردبوو. دەوراندەوری باخەکە داری گەورەی غان بوو کە لە زمانی نەرویژیدا بەرکەتیر یان پێ دەگوت. لانی کەم ئەمانە تا ڕادەیەک خانووەکەیانی لە باوبۆران و زریان دەپاراست. هەر بە هۆی ئەم دارانەوە بوو کە سەد ساڵ لەمەوبەر خانووەکەیان بە برێکلی ناو نابوو. باوکی باوەگەورەی هیلدا ساڵانێک پێش دەستپێکردنی ئەم سەدەیە ئەم خانووەی بنیات نابوو. ئەو کاپیتانی یەکێک لە دوایین کەشتییە بادبانییەکان بوو. زۆربەی خەڵکی ئێستاش ئەوێیان بە خانووی کاپیتان ناو دەبرد. درەنگانێکی شەوی پێشوو لەناکاو بارانێکی خوڕەم باریبوو. ئەمڕۆ بەیان کە ئاسەوارەکەی لەناو باخەکەدا دیار بوو دەنگی هەورەبریسکە ئەمشەو چەند جار هیڵدەی لە خەون ڕاچڵەکاندبوو. دوای ئەو جۆرە زریانە هاوینیانە کەش و هەوا نوێ دەبێتەوە. چەند هەفتە بوو هەوا گەرم و وشک بوو. سەرچڵی دارغانەکان خەریک بوو زەرد دەبوون، وەکو ئەوە وایە هەموو دنیایان شۆردبێت. دەڵێیت زریان دەورانی منداڵی ئەویشی لەگەڵ خۆی بردبوو. ئاه! لە کاتێکەوە خونچە بەهارییەکان دەپشکوێن. شاعیرێکی سوئێدی یا فینلاندی بوو کە ئەم شیعرەی وتبوو. ئاوێنەیەکی برنجی قورس لە سەرووی مێزی توالێتی دایەگەورە بە دیوارەوە هەڵواسرابوو، هیڵ دەچووە بەرامبەری وەستا، ئایا جوانە؟ بەهەرحاڵ ناشرین نییە، لەوانەیە مام ناوەندی بێ. قژی درێژ و کاڵ بوو، هەمیشە ئاواتی ئەوە بوو قژەکانی یا کاڵتر بوایە یا ڕەشتر بوایە. ئەم ڕەنگە قاوەییە ناشرین دەینواند. ئەڵبەت قژی نەرمونۆڵ بوو. زۆر یەک لە هاوڕێکانی دەیانویست بە شت قژیان لول بکەن، بەڵام ئەو بۆ خۆی قژی لول بوو. ئەندامێکی جوانی تر لە ڕوخساریدا چاوە پڕ هەستە سەوزەکانی بوو. مامەکانی و پورەکانی زۆر جار دائەموکان و سەیری چاویان دەکرد و دەیانوت بەڕاستی سەوزە؟ هیلدا وردبووەوە بزانێت وێنەی ناو ئاوێنەکە ڕوخسارێکی کچانەی هەیە یان ژنانە. بیری کردەوە کە لە هیچیان ناچێت. ئەندام و جەستەی لەوانەیە ژنانە دیار بێ بەڵام دەم و چاوی وەک سێوی کاڵ دەچوو. ئەم ئاوێنە کۆنە هەمیشە دەیخستە یادی باوکی. ئاوێنەکە لەوە پێش لە کارگەکەی باوکی هەڵواسرابوو. کارگەکە لە نهۆمی سەرەوەی کەپری قایەقەکە بوو. هەم کتێبخانەی باوکی بوو هەم شوێنی نووسینی بوو و هەم شوێنێکی بێدەنگ و هەرا بوو کە باوکی زۆر جار دەچووە ئەوێ. هیلدا هەر کاتێک باوکی لە ماڵەوە بوایە بە ئالبێرت بانگی دەکرد. ئالبێرتیش هەمیشە ئاواتەخواز بوو کتێبێکی گرنگ بنووسێ، دەورانێک ویستبووی ڕۆمانێک بنووسێت، بەڵام هەرگیز تەواوی نەکردبوو. جار جار پەخشانە شعرێک یا وتارێک دەربارەی نیوەدوورگەی ئیسکاندیناوی بە دەستی ئەو لە ڕۆژنامەکانی نەرویجدا بڵاو دەبۆوە. هیلدا هەر کاتێک ناوی ئالبێرت کناگی لە ڕۆژنامە دەئەدی زۆر شانازی پێوە دەکرد. لانی کەم ئەم باسە لە لیلەسێندا گرنگ بوو. ناوی باوکی باوەگەورەیشی هەر ئالبێرتۆ بوو. ئێستا ئاوێنەکە چەند ساڵێک لەمەوبەر باوکی گاڵتەی لەگەڵ کردبوو کە هەرگیز ناتوانێت بە دوو چاو چاو لە ئاوێنە بتروکێنێت مەگەر ئاوێنەیەکی سیحراوی کە دایکی باوەگەورەی دروست لە دوای شووکردنی لە ژنێکی قەرەچی کڕیبوو. هیڵدا سەدان جار ئەم کارەی کردبوو، بەڵام تروکاندنی هەردوو چاو وەکو ئەوە وایە کەسێک هەڵبێت و بێوێ لە سێبەری خۆی دووربکەوێتەوە. سەرەنجام ئەم ئاوێنە وەک میرات پێی بڕابوو. لە ناو ئەم ساڵانەدا جار جار هەوڵی دابوو لەوانەیە بتوانێ بەم هونەرە نەگونجاوە بگات. ئەمڕۆ زۆر لە فیکری دابوو ئەمە زۆر سەیر نەبوو. تەمەنی دەگەیشتە پانزە ساڵ و سەیر نەبوو کە بیر لە خۆی بکاتەوە. سەیرێکی سەر مێزەکەی کرد پاکەتێکی گەورەی لەسەر بوو. شریتێکی شینی جوانی پێوە بوو و بە شریتێکی سووری هاورێشمی پێچرابوو. ئەڵبەت دیاری لەدایکبوونی بوو. لەوانەیە دیارییە وادەپێدراوەکە بێ. دیارییەکی گەورە و گرنگی باوکی، کە زۆر نهێنی و ڕەمزی بوو لە کارتەکانیدا کە لە لوبنانەوە هاتبوو. زۆر بە ڕەمزەوە باسی دەکرد نووسیبووی خۆم بە سەختی دەخۆمەوە. پاشان باسی لە کچێک کردبوو کە هیڵدە بەم زووانە دەیناسی و شتێکی تر ئەوە بوو کە باوکی کۆپییەک لە کارتەکانی بۆ ئەویش دەنارد. هیڵدە هەوڵی دابوو کە شتێک سەبارەت بەم باسە لە دایکی دەربکێشێت، بەڵام دایکیشی نەیدەزانی مەبەستی باوکی چییە. سەیرترین وتەی باوکی ئەوە بوو کە وتبووی لەوانەیە بتوانێت ئەم دیارییە بە کەسانی تریش بدات. کەواتە لە خۆڕانییە کە لە نەتەوەیەکگرتووەکان کار دەکات. باوکی فیکری سەیر و سەمەری زۆری لە مێشکدا بوو، بەڵام لەوانەیە ئەمە لە سەرووی هەموویانەوە بێ کە دەیوت نەتەوە یەکگرتووەکان دەبێت بێتە دەوڵەتێکی جیهانی. لە یەکێک لە کارتەکانیدا نووسیبووی هیوادارم ڕۆژێک نەتەوە یەکگرتووەکان هەم و مرۆڤایەتی یەک بخات. بەڵام ئایا لە پێشهاتنی دایکیدا کە بە کێک و ئاڵایەکی نەرویژ و گۆرانی یادی لە دایکبوونت پیرۆزە دێت بۆ ژوورەکەی دەتوانێت بەستەکە بکاتەوە ئەگەر نەکرایە لەسەر مێزی کەناری تەختەکەیدا دایان نەدەنا؟ قورس بوو. نووسراوەکەی خوێندەوە پێشکەش بە هیڵدەی خۆشەویست بۆ یادی پانزە ساڵی لە دایک بوونی لە لایەن باوکیەوە. لە سەر لێواری تەختەکەی دانیشت و بە وردی شریتە سوورە هاوریشمەکەی کردەوە و لە پاشان شریتە شینەکەیشی کردەوە. فایلێکی گەورە لە ناویدا بوو. ئەمە دیاری لەدایک بوونی باوکی بوو ئەمە بوو کە باوکی ئەو هەمووە بە شان و باڵیدا هەڵئەدا دیارییەک کە تا دەهات گەورەتر دەبوو و کەسانی تریش دەیانتوانی بەهرەی لێ وەربگرن لە یەکەمین چاودا زانی کە هەمووی لاپەڕەی تایپ کراوە پیتی ئامێری تایپەکەی باوکی ناسیەوە کە لەگەڵ خۆی بردبووی بۆ لوبنان بڵێیت باوکی کتێبێکی تەواوی بۆ ئەو نووسیبێت، لە لاپەڕەی یەکەمدا ناونیشانی کتێبەکە بە پیتی گەورە نووسرابوو خوێندیەوە جیهانی سۆفیا. لە بەشی خوارەوەی لاپەڕەکەدا دوو دێڕ شیعر تایپ کرابوو. ڕووناک بیری ڕاستەقینە بۆ مرۆڤ وەکوو هەتاو وایە بۆ زەوی. نون، فا، سین، گرۆنتۆیگ. هیلدا پەڕەی لێدا سەیری سەرەتای بەشی یەکەمی کرد، ناوی بەشەکە باخی عەدەن بوو، چووە سەر تەختەکەی و بە ئاسوودەیی دانیشت. فایلەکەی لەسەر هەردوو ئەژنۆی دانا و دەستی بە خوێندنەوەی کرد. سۆفیا ئامۆنسۆن لە قوتابخانەوە دەچوو بۆ ماڵەوە نیوەی ڕێگاکەی لەگەڵ یوانادا بڕیبوو. دەربارەی مرۆڤ ماشینییەکان واتە ڕۆبۆت باسیان کردبوو. یوانا پێی وابوو مێشکی مرۆڤ وەکو کۆمپیوتەرێکی پێشکەوتوو وایە، بەڵام سۆفیا زۆر دڵنیا نەبوو. مرۆڤ هەڵبەت زیاتر لە تەقە ئامێرێکە. هیڵدا زۆرتری خوێندەوە هەموو شتێکی لە بیر چووبووە. تەنانەت لە یادی نەمابوو ئەمڕۆ یادی لە دایک بوونیەتی. جار جار لە کاتی خوێندنەوەدا فیکرێک بە مێشکیدا دەهات باوکی کتێبێکی نووسیوە، سەرەنجام دەستی بە نووسینی ڕۆمانی گەورەی خۆی کرد و لە لوبنان تەواوی کرد. زۆربەی کات گلەیی دەکرد کە لە لوبنان کات بە کاوە خۆیی تێدەپەڕێت. باوکی سۆفیاش لە وڵاتی خۆی دوور بوو، لەوانەیە ئەو کچە کە دەبێت پێی بناسرێ هەر ئەم سۆفیا بێت. تەنیا بە بەرچاوهێنانی هەستێکی قووڵ کە ڕۆژێک دەمرێت، دەیتوانی ڕێز لە زیندووبوونی ئەمڕۆی خۆی بگرێت. جیهان لە کوێوە هاتووە؟ لە کاتێکدا دەبێت شتێک لە نەبوونەوە دروست بووبێت. بەڵام ئایا ئەمە گونجاوە؟ ئایا نەگونجاوی ئەمە وەکو نەگونجاوی فیکری بوونی هەمیشەیی جیهان نییە؟ هیڵدا خەریکی خوێندنەوە بوو، بە سەرسووڕمانەوە شتێکی خوێندەوە کە سۆفیا ئا مۆندۆسۆن کارتێکی لە لوبنانەوە بە دەست گەیشتبوو. هیڵدا مۆلی رکناک بە دەستی سۆفیا ئا مۆنسۆن ژمارەی سێ کۆڵانی کلور. هیڵدەی ئازیز، پانزەیەمین یادی لە دایک بوونت پیرۆز بێ. دڵنیام تێدەگەی دەمەوێ دیارییەکت پێ ببەخشم کە یارمەتی بەرەو پێش چوونتە دا. ببورە کە کارتەکەم بەهۆی سۆفیاوە ناردووە ئەمە ئاسانترین ڕێگە بوو بژیت باوکت گاڵتەجاڕ هیڵدا دەیزانی باوکی هێندە گاڵتە چییە بەڵام کاری ئەمڕۆی بەڕاستی سەیر بوو لە جیاتی ئەوەی کارتێکی پیرۆزبایی بخاتە سەر پاکەتەکە پیرۆزباییەکەی لە ناو کتێبەکەدا نووسیبوو ئەو بێچارە ئەڵبەت بە تەواوی گێژ و وێژ بووە بۆچی دەبێت باوکێک کارتی پیرۆزبایی کچەکەی بنێرێ بۆ ناونیشانی سۆفیا لە حاڵێکدا بێشک مەبەستی شوێنێکی ترە؟ ئەمە چ جۆرە باوکێکە کە کچەکەی خۆی فریوە دات و کارتی پیرۆزباییەکەی بە دەستی ئەنقەست بۆ شوێنێکی تر دەنێرێت؟ چۆن دەکرێ ئەمە ئاسانترین ڕێگە بێت؟ لە هەمووی گرنگتر سۆفیا ئەم هیڵدە لە کوێ پەیدا دەکات؟ بەڕاستی لە کوێوە پەیدای دەکات؟ یەک دوو لاپەڕەی تری لێدا گەیشتە بەشێک کە ناوی کڵاوی سیحرباز بوو و نامەیەکی دوور و درێژ لە کەسێکی نەناسراوەوە گەیشتبووە دەستی سۆفیا. ئاواتی زانینی ئەوە کە ئێمە کێین، شتێکی هەڕەمەکی نییە وەکوو کۆکردنەوەی پوول، کەسێک کە لەم شتە دەکۆڵێتەوە لە باسێکدا هاوبەش دەبێ کە لەگەڵ درووستبوونی مرۆڤ لە سەر گۆی زەوی هاتووەتە ئاراوە. سۆفیا بە تەواوی لە توانا کەوتبوو. هەروا هیڵدەیش. باوکی نەک هەر کتێبێکی بۆ یادی لەدایکبوونی ئەو نووسیوە، بەڵکو کتێبێکی زۆر سەیر و سەمەر و جێی سەرسووڕمانی نووسیوە. کورتی دەکەمەوە. ئەو کەروێشکە سپییە کە لە کڵاوی سیحربازەوە دێتە دەر، چونکە کەروێشکێکی زۆر گەورەیە. ئەم کارە سیحربازییە بە ملیار ساڵ درێژە دەکێشێت. مرۆڤ لەسەر مووی ئەم کەروێشکە زۆر گەورەیە بە ڕووی دونیادا چاو دەکاتەوە. مرۆڤ لە نەگونجاوی ئەم سیحرە سەری سوڕماوە و بەڵام بەرە بەرە کە تەمەنی دەچێتە سەرەوە لەسەر چڵی مووەکان دەچێتە خوار و خوارتر و هەر لەوێدا دەمێنێتەوە. تەنیا سۆفیا نەبوو کە هەستی دەکرد خەریکە لە قوڵایی مۆکانی کەروێشکەکەدا جێ خۆش دەکات. ئەمڕۆ ڕۆژی یەکەمی پانزە ساڵەیی هیلدە بوو، ئەویش هەستی دەکرد کاتی ئەوە هاتووە کە بڕیار بدات و ڕێگای داهاتووی هەڵبژێرێت. هیلدە داستانی فەیلەسووفانی سروشتی یۆنانی تەواو کرد. دەیزانی کە باوکی ئاواتەخوازی فەلسەفەیە، وتارێکی لە ڕۆژنامەدا پێشکەش کردبوو و تێیدا پێشنیاری کردبوو کە وانەی فەلسەفە بچێتە ڕیزی وانە ئاساییەکانی قوتابخانەوە. ناوی وتارەکە ئەمە بوو. بۆچی دەبێت فەلسەفە بێتە بەشێک لە وانەی قوتابخانەکان؟ بەهۆی ئەو وتارەوە سەرپەرشتی قوتابخانە هیڵدەی لە پۆلەکەی بانگ کردبوو، هیڵدا لەو کاتەدا شەرم دایگرتبوو. سەیرێکی کاتژمێری کرد، حەوت و سی خولەکی پیشانە دا. باش بوو. نزیکی نیو کاتژمێری مابوو کە دایکی بە سینییەکی گەورەی ناشتاوە بێت بۆ ژوورەکەی. جارێ کە بە سەختی چوو بۆ ناو باسی سۆفیا و باسە فەلسەفییەکان، گەیشتە بەشی دیمۆکریتۆس. سۆفیا سەرەتا پرسیارێکی پێ گەیشتبوو کە دەربارەی فیکر بکاتەوە، بۆچی لیگۆ ژیرانەترین ئامرازی یاری جیهانە؟ پاشان پاکەتێکی قاوەیی گەورەی لە ناو سندوقی نامەکاندا پەیدا کردبوو. دیمۆکریتۆس لەگەڵ فەیلەسوفانی پێشووی خۆی هاوڕا بوو کە هیچ شتێک بە ڕاستی ناگۆڕێت. بۆیە فکری کردەوە کە شتەکان لە چەندەها بەشی زۆر وردی نەبیراو دروست بوون کە هەریەکەیان هەمیشەیی و نەگۆڕن. دیمۆکریتۆس ئەم بەشە وردانەی بە ئەتۆم ناو دەبرد. کاتێک گەیشتە ئەو شوێنەی کە سۆفیا ملپێچێکی هاوریشمی سووری لە ژێر تەختەکەیدا پەیدا کردبوو، هیلدە شێوا. کەواتە ملپێچەکەی لەوێ دۆزراوەتەوە. بەڵام چۆن دەبێ ملپێچێک زۆر بە ئاسانی لە لای خۆی گوم بێت و سەر لە داستانێک دەربێنێت؟ بەشی سوقرات بە بابەتێک دەربارەی دەستەی نەرویژی سەربازی نەتەوە یەکگرتووەکان لە ڕۆژنامەدا دەستی پێکرد. ئەڵبەت ئەمە کاری باوکیەتی. باوکی زۆر ناڕەحەت بوو کە خەڵکی نەرویژ زۆر گوێیان بە ڕۆڵی ئاشتیخوازی نەتەوە یەکگرتووەکان نەئەدا. ئێستا کە ئاوایە لانیکەم سۆفیا دەبێت گوێی بداتێ. بۆیە باوکی باسەکە لە داستانەکەی خۆیدا دەهێنێت و سەرنجی دەزگاکانی ڕاگەیاندن بە جۆرێک بۆ لای ئەو باسە ڕادەکێشێت. کاتێک کۆتایی یەکێک لە نامەکانی فەیلەسوفی خوێندەوە کە بۆ سۆفیای نووسیبوو پێکەنین دایگرت. ئەگەر لە شوێنێک ملپێچێکی هاوریشمی سوورت دۆزییەوە لە لای خۆت ڕایگرە، جاری وایە شتی خەڵک لە خۆڕا گوم دەبێت. بە تایبەت لە قوتابخانە و ئەو جۆرە جێگایانە و ئەمە قوتابخانەی فەلسەفەیە. هیڵدا گوێی لە دەنگی قاچی دایکی بوو کە بەسەر قادرمەکاندا سەردەکەوت. ئەمە دروست لە کاتێکدا بوو کە هێڵدە تازە دەستی بە خوێندنەوەی ئەو بەشە کردبوو کە سۆفیا شریتێکی ئاتینی لە حەشارگەکەدا دۆزیبووە. دایکی لە نیوەی قادرمەکاندا دەستی بە خوێندنەوەی ئاهەنگی یادی لەدایکبوونت پیرۆزبێ کردبوو. مامۆستای فەلسەفەی سۆفیا زۆر هاوشێوەی باوکی بوو، ڕیشێکی ڕەش و ڕێک و پێک بە کڵاوێک بە سەریەوە. دایکی ها دە ژوورەوە هیڵدە یادی لە دایک بوونت پیرۆز بێت. ها بەڵێ. هیڵدە؟ هەر لەوێ داینێ. ئەڵبەت ناتەوێ بڵێیت. دەبینی کە خەریکم کتێب دەخوێنمەوە. فیکری بکەرەوە فیکرێ بکەرەوە تۆ پانزە ساڵ تەمەنت تەواو کرد دایە تۆ هەرگیز چووی بۆ ئاتێن نا بۆچی زۆر سەیرە کە ئەم پەرستشگە کۆنانە ئێستایش بەسەر پێوە ڕاوەستاون ئەمانە نزیکەی دوو هەزار و پێنج سەد ساڵ لەمەوبەر دروست کراون ناوی گەورەکەیان شوێنی کچی شوو نەکردووە. دیاری باوکت کردۆتەوە چ دیاریەک. هیڵدە سەیری من بکە بەهیچ جۆرێک فیکرت لەلای من نیە. هیڵدە فایلەکەی لە کۆشی دادانا دایکی هەروا بە سینیەکەی دەستیەوە و ئاڵایەک لە بندەستیدا بە ناڕەحەتی وەستابوو. دایە گیان زۆر سپاس تۆ زۆر بە سۆزی من بەڕاستی چبوومە ناخی ئەم کتێبۆ. ئەمڕۆکە تا کاتژمێری یەک ناچیت بۆ قوتابخانە. هیڵدا فکری کردەوە تازە زانی لە کوێیە سینیەکەی لەسەر مێزی کەناری تەختەکەی دانا دایە ببورە من مێشکم سەرگەرمی ئەم باسە بوو ئەم جارە باوکت چی نووسیوە منیش وەکو تۆ حەیرانم چەند مانگە وتەیەکی ژیرانەم لەو نەبیستووە هیڵدا هەستی بە شەرم کرد شتێکی گرنگ نییە تەنیا داستانە داستان؟ بەڵێ داستان یا مێژووی فەلسەفە شتێکی لەو بابەتانە. ناتەوێت دیاریەکەی من بکەیتەوە؟ هیڵدا نەیویست جیاوازیەک دابنێت، بۆیە بێ ڕاوەستان دیاریەکەی دایکی هەڵپەچڕی، ملوانکەیەکی زێڕ بوو. زۆر جوانە دایە، زۆر سپاست دەکەم. لە تەختەکەی هاتە خوارەوە و دایکی لە ئامێز گرت. ماوەیەک دانیشتن و قسەیان کرد پاشان هیلدە وتی، دایە من دەبێت خەریکی خوێندنەوەی کتێبەکەم بم. ئەو ئێستا لەسەر ئاکرۆپۆلیس وەستاوە. ئەو کێیە؟ نازانم. سۆفیایش نازانێت. خاڵی گرنگ هەر ئەوەیە کە نازانین کێیە. من دەبێت بچم بۆ شوێنی کارەکەم، لەبیرت نەچێ شتێک بخۆی جلەکانت بە چێوەکەی خوار قادرمەکانەوە هەڵواسراوە. دایکی لە قادرمەکان ڕۆیشتە خوارەوە هەروا مامۆستای فەلسەفەیش لە قادرمەکانی ئاکرۆپۆلیسەوە چووە خوار و و لەسەر یاڵی ئاریۆپاگۆس وەستا و پاشان چوو بۆ مەیدانی کۆنی شاری ئاتێن. کاتێک بینا کۆنەکان لە ناکاو لە وێرانەکانەوە سەریان دەرهێنا هێڵدە لەرزی. یەکێک لە فیکرە هەمیشەییەکانی باوکی ئەوە بوو کە هەموو وڵاتانی ئەندامی نەتەوە یەکگرتووەکان هاوکاری بکەن و مەیدانێکی هاوشێوەی مەیدانی ئاتێن دروست بکەن و ئەم مەیدانە بێتە شوێنی کۆبوونەوەی خەڵک بۆ بابەتە فەلسەفییەکان و هەروەها لێسەندنەوەی چەکە کۆکوژەکان لە وڵاتی لە وڵاتانی جیهان. بە بڕوای باوکی پرۆسەیەکی ئاوا یەکگرتووییەکی جیهانی دەخوڵقاند. ئێمە بە هەر حاڵ توانیومانە چاڵە نەوتەکان و سار و خە ئاسمان پێوەکان دروست بکەین. پاشان گەیشتە باسی ئەفڵاتوون. ڕۆح ئاواتەخوازە بە باڵی عەشق و خۆشەویستی بۆ دونیای نموونەکان بفڕێت. ڕۆح دەیەوێ لەم کۆت و بەندە ڕزگاری ببێت. سۆفیا لە پەرژینەکە دەپەڕییەوە و بەدوای هێرمێسدا هەڵدێت، بەڵام هێرمێس خۆی لێ گوم دەکات. دوای خوێندنەوەی باسی ئەفڵاتوون دەگاتە ئەو بەشە کە سۆفیا لە ناو دارستانەکە دەگاتە کەپرێکی سوور لە کەناری دەریاچەیەکدا. لە ناو کەپرەکەدا وێنەیەک لە برێکلی هەڵواسراوە، لە باسەکەیدا بە ڕوونی ئاشکرایە کە مەبەست ماڵی هیلدەیە. لە پەنای ئەو وێنەدا وێنەیەکی تر هەڵواسراوە، پیاوێک بە ناوی بارکێلی دیارە. زۆر سەیرە. هیڵدا فایلەکەی خستە سەر تەختەکەی و چوو بۆ لای قەفەسی کتێبەکان. لە قامووسێکی سێ بەشی کە ساڵی پێشوو لە دای لە یادی لەدایک بوونی چواردە ساڵیدا وەری گرتبوو بۆ ئەم ناوە دەگەڕا. بارکێلی، بارکێلی، ئەوەتا لێرەدایە. بارکێلی جۆرج هەزار و شەش سەد و هەشتا و پێنج بۆ هەزار و حەوت سەد و پەنجا و سێ، فەیلەسووفی ئینگلیزی قەشەی، کوین بوونی جیهانی مادی لەسەروی مێشکی مرۆڤی ڕەتدەکردەوە، دەیوت، تێگەیشتنی هەستەکانی ئێمە بەهۆی خوداوەیە، کتێبی گەورەی ئەو ناوی، بنەمای ناسین و عەقڵی مرۆڤە، هەزار و حەوت سەد و دە. بەڵێ بێشک مرۆڤ زۆر سەیرە. هیلدە ماوەیەک وەستا و بیری کردەوە دیسان چووە سەر تەختەکەی و خەریکی خوێندنەوە بوو. بە واتایەک باوکی بوو، کە ئەم دوو وێنەی لەو کەپرەدا هەڵواسی بوو. ئایا بێجگە لە نزیبوونی ناوەکان پەیوەندییەکی تریش هەبوو؟ بارکێلی فەیلەسوفێک بوو کە بوونی جیهانی ماددی لە سەرووی مێشکی مرۆڤەوە ڕەت دەکردەوە. ئەمە بە ڕاستی وتەیەکی سەیر بوو. بەڵام ڕەتکردنەوەی ئەم جۆرە بۆچوونەیش کارێکی ئاسان نییە. وتەی بارکێلی لەگەڵ سۆفیادا بە باشی دەگونجا مەگەر نەک ئەوەی کە تێگەیشتنی هەستییە و کاری باوکی هێڵدەبوو؟ ئەگەر تۆزێک زیاتر بچێتە پێش باسەکان ڕوونتر دەبنەوە. گەیشتە شوێنێک کە سۆفیا لە ناو ئاوێنەدا وێنەی کچێک دەبینێ کە هەردوو چاوی دەتروکێنێت. هیلدا چاوی لە کتێبەکە هەڵبڕی و بزەیەک هاتە سەر لێوی. دەڵێیت وێنەی کچەکە بە هەردوو چاوی خۆی دەیویست بە سۆفیا بڵێ کە من تۆ دەبینم من لە ئەو بەری ئاوێنەکەم. سۆفیا جانتایەکی سەوز لەناو کەپرەکەدا دەبینێت، بە پارە و تەواوی شتەکانیەوە. گاڵتەیە. هیلدە دوای چرکەیەک بەڕاستی باوەڕی هێنا کە سۆفیا جانتاکەی دۆزیوەتەوە، بەڵام هەوڵیدا بزانێ ئەم پێشهاتانە بە بۆچوونی سۆفیا چۆنە، ئەڵبەت زۆر نهێنی و ڕەمزی و نەگونجاوە. هیلدا بۆ یەکەمین جار هەستی کرد کە زۆر ئاواتەخوازە سۆفیا لە نزیکەوە ببینێت. دەیویست هەموو باسەکە لە سەر تا خوارەوە بۆ سۆفیا بدرکێنێت. سۆفیا دەبێت لە پێش ئاشکرابوونی لە کەپرەکە بچێتە دەر. قایەکە قایەقەکەش لە ناوەڕاستی دەریاچەکەدا دەگەڕێت. باوکی نەیدەتوانی ئەم بەسەرهاتە لە بیری خۆی بەرێتەوە. هیلدە تۆزێک ساردی هەڵقوڕاند و نانێکی بە قەپاڵ لەت کرد و نامەکەی پەیوەست بە ئەرستۆی خوێندەوە. ئەرستۆی وردبین کە بیرۆکەکانی ئەفڵاتوونی خستبووە سەر بەر ڕەخنە و گازندە. ئەرستۆ دەڵێ هەموو ئەو شتانەی لە دەروونی ئێمەدایە لەوەو پێش بە هەستەکانی ئێمە تەجرەبە کراوە. ئەفلاتوون دەیوت شتێک لە جیهانی سروشتدا نییە کە لەوە پێش لە جیهانی نموونەکاندا نەبووبێت، بەڵام ئەرستۆ دەڵێت ئەفلاتوون بەم چەشنە بوونی شتەکان دوو ئەوەندە دەکات. هیلدە ئێستا تێگەیشت کە یاری حەیوان، ڕەوەک یا شتەکان ئەرستۆ دایهێناوە. ئەرستۆ دەیویست هەموو کەرستەکانی ناو سروشت فڕێ بداتە دەرەوە. هەوڵیدا پیشان بدا کە هەر شتێک لە سروشتدا پێوەندیی بە چەمکێکەوە هەیە و لە چەمکێکی تایبەتدا دێت. هیلدە کاتێک گەیشتە بۆچوونەکانی ئەرستۆ دەربارەی ژنان، هەم زۆر تووڕە و هەم نائومێد بوو. نەیدەتوانی بیهێنێتە بەرچاو کە فەیلەسووفێکی ئاوها زانا وردبین ئەوەندە نەزان و کەم عەقڵ بێت. ئەرستۆ هەستێکی بەخشیبوو بە سۆفیا کە هەستا بوو و تەواوی ژوورەکەی ڕێکوپێک کردبوو. لە ناو شتومەکەکانیدا تاکە گۆرەوییەکەی دۆزیبۆوە کە هیڵدە شەش مانگ لەمەوبەر گومی کردبوو. سۆفیا تەواوی ئەو لاپەڕانە کە لەلایەن ئالبێرتۆوە بە دەستی گەیشتبوو لە فایلێکدا کۆی کردبۆوە. بە هەموویەوە پەنجا و چەند لاپەڕە دەبوو. هیلدا گەیشتبووە لاپەڕە سەد و بیست و چوار، چونکە سەرەڕای ئەوە کە نامەکانی ئالبێرتۆی دەخوێندەوە دەبوایە داستانی سۆفیاشی بخوێندایەتەوە. بەشی دوایی یۆنانی گەری بوو. سەرەتا سۆفیا کارت پۆستاڵێک پەیدا بکات بە وێنەی ئۆتۆمبێلێکی جیپ و مۆری دەستەی سەربازیی نەتەوە یەکگرتووەکان. بە ڕێکەوتی پانزە ی جوئەن، یەکێکی تر لەو کارتانە بوو کە باوکی لە جیاتی بۆ ئەمی بنێرێت لە داستانەکەدا هێنابووی. ئازیزم، وا دەزانم یادی ساڵڕۆژی پانزە ساڵیت ئێستاش تەواو نەبووبێت، لەوانەیشە درەنگ بووبێت. بە هەر حاڵ دیارییەکەت هەر لە شوێنی خۆیدایە. شتێکە کە تەمەنێک دەوامی هەیە، دەمەوێت جارێکی تر لە یادی پانزە ساڵیدا ئاواتی کامەرانیت بۆ بخوازم. لەوانەیە ئێستا تێبگەی کە بۆچی کارتەکانم دەنارد بۆ ناونیشانی سۆفیا، دڵنیام کە دەیگەیەنێتە دەستت. کۆتایی، دایکت وتی جانتای پارەکەت گومکردووە. بەڵێنت پێئەدەم کە زەرەری سەد و پەنجا کرۆنەکەت بۆ قەرەبوو بکەمەوە، پێدەچێ قوتابخانەیش لە پێش دەستپێکردنی پشووی هاویندا پێناسێکی نوێت بۆ دەرکات. هەر بژیت باوکت.